خودا خۆی ئەزانێ مەبەستی پێی چییە ئایەتەکانی ئەم سورەتە چەند ئایەتێکن مەعناکەیان دیاریە و ئاشکرایە کە موعجیزەن. إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون بەڕاستی ئێمە ئەو کتێبەمان نازڵ کردووە کە قورئانێکە بە زوبانی عەرەبی تا ئێوە لێی تێبگەن و بیزانن. الشمس والقمر رأیتهم لی ساجدین باسی ئەوە بکە کە یوسف بە یەعقوبی باوکی وت، بابە من یانزە ئەستێرەم لە خەودا چاو پێکەوت لەگەڵ خۆر و مانگدا چاوم پێکەوتن سوژدەیان بۆ بردم. یەعقووبیش لە وەڵاما وتی، کوڕە بچکۆلانەکەم، ئەم خەوەت بۆ براکانت مەگێڕەوە، نەبادا مەعنای خەوەکەت بزانن و بەخیلیت پێ ببەن و فێڵێکت لەگەڵ بکەن کە زیانت پێ بگەیەنن. بێگومان شەیتان دووژمنێکی ئاشکرایە بۆ ئینسان و لەوانەیە وەسوەسە بخاتە دڵی براکانتەوە و دەستت لێ بوەشێنن. هەم پێغەمبەری و هەم موڵک و دارایی و دەسەڵات بۆ تۆ و بۆ ئال یەعقوب، هەروەک نیعمەتی گەورەی پێغەمبەرایەتی و جێگە و ڕێگەی پێش تۆ بۆ ئیبڕاهیم و ئیسحاقی باپیرت تەواو کرد، بەڕاستی خودای پەروەردگاری تۆ زانایە و کارەکانی پڕ حیکمەتن. لقد كان في يوسف وإخوته آيات للسائلين عُصْبَةٌ إِنَّ أَبَانَا لَفِي ضَلَالٍ مُّبِینٍ. کە براکانی یوسف لە ناو خۆیاندا وتیان. یوسف و بنیامینی برای لە ئێمە خۆشەویست ترن لای باوکمان، کەچی ئێمە کۆمەڵێکین هەموو کارێکمان پێ ئەکرێ، بەڵام ئەوان مناڵ و بێ هێزن، بەڕاستی باوکمان لەم بابەتەوە لە گومڕاهییەکی ئاشکرادایە. السیارە ان کنتم فاعلین. یەکێکیان وتی، ئەگەر بە گوێ مەکەن و ئەتانەوێ لە بەرچاوی باوکی دووری بخەنەوە و لە دەستتان دێ مەیکوژن، کوشتن گوناهێکی گەورەیە، فڕێی دەنە قوڵایی بیرێکەوە، بەڵکو ڕێبوارگەلێ بیدۆزنەوە و هەڵیگرن و بیبەن بۆ خۆیان. جا کە ئیزنیان لە باوکیان وەرگرت یوسفیان لەگەڵ خۆیان برد و هەموو بڕیاریان دا بیخەنە قوڵایی بیرەکەوە و خستیشیانە ناوی لەو کاتەدا ئیلهاممان کرد بۆ یوسف و خستمانە دڵیەوە کە خەم مەخۆ تۆ ڕزگارە بیت و ڕۆژێ دێت تۆ بەم برایانەت ئەڵێیت کە چیان بە تۆ کرد و لەو کاتەدا لەبەر پایە بەرزی تۆ و لەبەر دووری ماوەی تاوانەکەیان نازانن تۆ یوسفی کە باوکیان لێی پرسین بۆ ئەگرین کوا یوسف؟ وتیان بابە ئێمە ڕۆشتین پێش بڕکێمانە کرد و یوسفمان بەلای جل و شتومەکەکانمانەوە دانا تا هاتینەوە گورگ خواردبووی بەڵام تۆ باوەڕ بە ئێمە ناکەی با ئێمە ڕاستگۆش بین کراسەکەشیان هێنا بۆ باوکیان کە بە خوێنێکی درۆینە خوێناویان کردبوو. کە یەعقووب تەماشای کرد وتی، ئەم خوێنە خوێنی ئینسانێکی گورگ خواردوو نییە، نیشانەی ددانی گورگی پێوە نییە و نەفسی ئێوە کارێکی خراپی لاجوان کردوون. من چارەم نییە خۆ گریەکی چاک نەبێ کە شکات لای خودا نەبێ لای کەس نەکەم. هەر خودا داوای یارمەتی لێ ئەکرێ بۆ خۆڕاگرتن بەرامبەر بەم کارەساتە کە ئێوە باسی ئەکەن. یا هەر بیکەین بە کوڕی خۆمان. ئا بەم جۆرە جێگە و ڕێگەمان لە ئەرزدا بۆ یوسف خۆش کرد و ماوەیەکی باشمان بۆ ڕەخساند تا فێری مەعنای قسەی ورد و خەولێکدانەوەی بکەین. بەڕاستی خودا بەسەر کاری خۆیدا زاڵە و مەبەستی خۆی جێبەجێ ئەکات، بەڵام بەشی زۆری خەڵک ئەم ڕاستیە نازانن. انه لا یفلح الظالمون. ئەو ژنە کە یوسف لە ماڵیا بوو دڵداری بە یوسف ئەفرۆشت و ئەیویست ڕامی بکا بۆ مەبەستی خۆی و کاری ناشەرعی لەگەڵ بکات و بۆ ئەم مەبەستە دەرگاکانی لێ داخست و پێی وت وەرە دەست و برد کە. یوسفیش وتی، پەنا بە خودا لەم کارە ناهەموارە. بەڕاستی من ئاغام داڵدەی داوم و حورمەتی گرتووم، نابێ خیانەتی لێ بکەم. بێگومان ستەمکاران هەرگیز سەر ناکەون و ڕزگار نابن. ولقد همت به. انه من عبادنا المخلصین. بەڕاستی ژنەکە ویستی ئارەزووی خۆی لەگەڵ یوسف جێبەجێ بکات و یوسفیش ویستی ئەگەر دەلیلی لای خودای خۆیەوە نەدیایە کە زینا کارێکی ناڕەوا و گوناهێکی گەورەیە هەندێک لە ئەهلی تەفسیر ئەڵێن لەو کاتەدا جوبرەئیلی لێ پەیدا بووە هەندێکیش ئەڵێن جوبرەئیل چۆتە شێوەی یەعقوبەوە و ڕووبەڕووی وەستاوە و پەنجەی لێ گەستووە واتە نەکەی هەندێکیش ئەڵێن لەو کاتەدا بانگی لێ کراوە کە تۆ ئەی یوسف لە زومرەی پێغەمبەراندا نووسراوی کەچی ئەتەوێ کاری ناشایستە بکەیت هەرچۆن بێ خودا لەو تەنگوچەڵەمەیە ڕزگاری کرد و تووشی گوناه نەبوو ئاوەها لەسەر چاکە دامانمەزراند تا خراپە و زینای لێ لادەین وهو من الکاذبین. یوسف بە دیفاع لە خۆی وتی، ئەو ویستی دڵداریم لەگەڵ بکا و ڕامکێشێ بۆ ئارەزووی خۆی. لەوێدا شاهیدێ لە خزمانی ژنەکە کە مناڵێکی بەر بێشکە بوو شایەتی دا و وتی، ئەگەر کراسەکەی یوسف لە پێشەوە دڕابوو، ئەوا ژنەکە ڕاسەکات و ئەو درۆزنە. کۆمەڵێ ژن لە میسر کە باسی ئەم ڕووداوەیان بیست سەرزەنشتی ژنەکەی عەزیزیان ئەکرد و ئەیان وت، سەیرە ژنی عەزیزی میسر دڵی لە خزمەتکارەکەی خۆی چووە، ئەیەوێ لە گەڵی جووت ببێ، لە ناخی دڵەوە خۆشیەوێ، ئێمە وا ئەزانین ئەم ژنە گومڕا بووە و لە ڕێگای ڕاست لای داوە. کە ژنەکەی عەزیزی میسر پێی وتن، ئەمە ئەو غولامە کەنعانیەیە ئێوە سەرزەنشتی منتان کرد لەسەر خۆشویستن و دڵداری پێ فرۆشتنی، بەڕاستی من تێکۆشیم بۆ ڕام کردنی. بەڵام ئەو خۆی پاراست و خۆی نەدا بە دەستەوە. ئەگەر ئەوەی ئەمری پێکەم نەیکات و داخوازیم جێبەجێ نەکات، بێگومان بەند دەکرێ و لە زەلیلانی دەربارەبێ. جا یوسف لە خودا پاڕایەوە وتی، خودایە حەپسکردن و بەندینخانەم پێ خۆشترە لەوەی گوناهبار ببم و پیس ببم بەو کارە سووکەی منی بۆ بانگەکەن، ئەگەر تۆ دەفعی مەکری ئەمانەم لێ نەکەیت مەیلەکەم بەلایاندا و تووشی گوناه ئەبم و لە زومرەی ئەوانە ئەبم کە نازانن چاک چییە و خراپ چییە. وەک شایەتی ساواکە و دڕانی کراسەکەی لە دواوە و بریندار بوونی دەستی ژنەکان و خۆ پاراستنی یوسف لە مەکریان لە ئەنجامی تەئسیری قسەی ژنەکەی عەزیزدا بڕیاریان دا تا ماوەیەک توندی بەندینخانەی بکەن تا خەڵک وابزانن تاوانبارە. یوسف پێی وتن، هیچ خواردەمەنییەک نایەتە لای ئێوە بۆ خواردنی ئیللا من پێش ئەوەی بگات بە ئێوە پێتان ئەڵێم ئەو خواردەمەنییە چییە و لە چی دروست کراوە، ئەمە شتێکە خودا بە وەحی و ئیلهام فێری کردووم، من ئایینی قەومێکم واز لێ هێناوە کە ئیمانیان بە خودا و بە ڕۆژی قیامەت نییە. ئەوانەی غەیری خودا کە ئێوە ئەیانپەرستن هیچ نین تەنها چەند ناوێکن ئێوە و باوک و باپیرانتان داتان ناون، خودا دەلیلێکی لەسەر ڕاستی ئەوانە نەناردووە تا بنیادەمی ژیر باوەڕیان پێ بکات پەرستن بۆ خودا نەبێ بۆ هیچ شتێ ڕەوا نیە، خودا خۆی فەرمانی داوە کەس نەپەرستن ئەو نەبێ، ئەوەیە ئاینی ڕاستی بەڵام بەشی زۆری خەڵک نافامن. قضی الامر الذی فیه تستفتیان. ئەی هاوڕێیانی بەندینخانە ئەوەتان کە خەوی دیوە ترێ بۆ گەورەکەی ئەگوشێ ئەوە لە بەندینخانە ڕزگارەبێت و ئەڕواتەوە بۆ شوێنی خۆی و شەرابەکات بە دەمی گەورەکەیەوە ئەوی تریشتان ئەکرێ بە دارا و باڵندە لێیەخۆن ئەو کارەی ئێوە لە بارەیەوە پرسیارەکەن لای خوداوە بڕیار دراوە و بڕاوەتەوە. پاش ئەو حەو ساڵە سەختە بەختە ساڵێکی باش دێتە پێشەوە خودا بە هاواری خەڵکەوە دێت و فریایانەکەوێ و خێر و بەرەکەت زۆرەبێ و خەڵکی دەس ئەکەن بە گوشین و ئاو گرتنی میوە. وقال الملک ائتونی به پادشا وتی، ئەو کوڕە حەپسکراوەم بۆ بێنن تا چاوم پێی بکەوێ. کە غولامی پادشا ڕۆیشت بۆ بەندینخانە بۆ لای یوسف سەلامی خوای لەسەر بێ، یوسف پەلەی دەرچوونی نەکرد و بە غولامەکەی وت بڕۆرەوە بۆ لای پادشا و لێی بپرسە، ئەو ژنانە کە دەستی خۆیانیان بڕی حاڵی یوسفیان چۆن بۆ دەرکەوت و ئەوان لە چ حاڵەتێکدا بوون دەربارەی یوسف کە ئەیانویست ڕامی بکەن. ئەوانیش وتیان، حاشا للە، ئێمە هیچ کارێکی خراپمان لەوەوە نەدیوە. ئەنجا ژنەکەی عەزیزی میسر وتی، ئێستە حەق دەرکەوت و ڕاستی ئەبێ بوترێ. من گیرۆدەی خۆشەویستی ئەو بووبووم و ئەمویست ڕامی بکەم بۆ خۆم. یوسف هیچ تاوانێکی نەبوو. بەڕاستی یوسف لە ڕاستگۆیانە. لە هەمان کاتدا من نەفسی خۆم بە بێ عەیب و بێ تاوان نازانم و دیفاعی لێ ناکەم چونکە بێگومان نەفسی ئادەمیزاد زۆر فەرمان ئەدا بە خراپە کردن و مەیلی لە کاری ناشرینە مەگەر میهرەبانی خودا ئینسان ڕزگار بکات خودای من تاوان بەخش و میهرەبانە. وقال الملک ائتونی به استخلصه لنفسی نصیب برحمتنا من نشاء ولا نضیع اجر المحسنین پادشا داخوازیەکەی یوسفی جێبەجێ کرد و کردیە ئەمینداری دارایی و واریداتی وڵات ئا بەو جۆرە لە وڵاتی میسردا شوێنمان بۆ یوسف خۆش کرد و لە هەر کوێ مەیلی بوایە لێی دائەنیشت لەو ساڵانەدا گرانی داکەوت. براکانی یوسف لە کەنعانەوە بە کاروانی چوونە میسر و ڕۆشتنە بارەگای پادشا بۆ ئیجازەی کڕینی زەخیرە، چوونە ژوورەوە بۆ لای یوسف. لەو کاتەدا یوسف ئەوانی ناسی، بەڵام ئەوان ئەمیان نەئەناسی. جا یوسف بە مەئموورەکانی وت، ئەو شتانە بخەنەوە بارگەکانیان کە هێناویانن بۆ کڕینی خواردەمەنی. بەڵکو کە گەڕانەوە بۆ ماڵی خۆیان و زانیان خواردەمەنیەکەیان کەوتۆتە خۆڕایی و شتومەکەکانیان بۆ گێڕڕاوەتەوە، ببێتە هۆی ئەوەی جارێکی تر بێنەوە و برا باوکیەکەیانم بۆ بهێنن. فأرسل معنا أخانا نكتل وإنا له لحافظون کە گەڕانەوە بۆ لای باوکیان وتیان بابە مەنعی کڕینی زەخیرەمان لێ کراوە ئەگەر براکەمان لەگەڵ خۆمان نەبەین بینێرە لەگەڵمان تا ئازووخە وەربگرین بەڕاستی ئێمە ئەیپارێزین و ناهێڵین تووشی هیچ جۆرە زیانێ ببێت کشتومەکیان کردەوە تەماشایان کرد هەر شتێکیان بردبوو لەگەڵ خۆیان بۆ کڕینی ئازوخە هەمووی گێڕڕاوەتەوە بۆیان جا وتیان بابە ئیتر چیمانەوێ ئەوەتا چیمان بردبوو بۆمان گێڕڕاوەتەوە و خواردەمەنی و پێویستی ژیان دێنین بۆ خێزانەکەمان و براکەیشمان ئەپارێزین و باری وشترێ زیاتریش لە جاری پێشوو ئازوخە ئەهێنین ئەمەی ئەمجارە هێناومانە کەمە و بەشمان ناکات. هەروەها لەبەر ئەوەی کوڕەکانی کۆمەڵێکی جوان و ڕێک و پێک بوون لە ترسی چاوی حەسوود پێی وتن کە ئەچنە میسر لە یەک دەرگاوە مەچنە ناو شار بەڵکو لە چەند دەرگایەکی جیا جیاوە بچنە ژوورەوە خۆ من ناتوانم ئەوەی کە خودا بڕیاری داوە لە ئێوەی دوور بخەمەوە و نەهێڵم تووش ببن حوکم و بڕیار هەر بۆ خودایە و پشتم بە لوتف و میهرەبانی ئەو بەستووە و ئەوانەیش ئەیانەوێ پشت بە کەسێ ببەستن با هەر پشت بەو ببەستن. جا کاتێک کە داخڵی شار بوون وەک باوکیان ئەمری پێ کردبوون و نەبێ ئەو بە گوێ کردنە شتێکی لێ دوور خستبنەوە کە لای خوداوە بڕیار درابێ بەڵام ئەو نەسیحەتە پێویستیەک بوو لە دڵی یەعقوب دا و دەری بڕی بەڕاستی یەعقوب لەوانە گەیشتووە کە بە وەحی پێمان ڕاگەیاندووە بەڵام بەشی زۆری خەڵک نهێنیەکانی قەزا و قەدەر نازانن. یوسف نەی ئەویست براکەی بە پێی یاسای پادشا بگرێ و محاکەمەی بکا مەگەر خودا بیویستایە هەر کەس کە بمانەوێ چەند پلە و پایە بەرزی ئەکەینەوە و لە ژوور هەموو زانایەکیشەوە زانایەکی تر هەیە. قالوا إن يسرق فقد سرق أخ له من قبل ئەگەر ئەمە دزی کردبێ برایەکی هەبوو پێش ئەم ئەویش هەر دزی کرد یوسف قسەکانی پێ ناخۆش بوو بەڵام جوابی نەدانەوە و لە دڵی خۆیا وتی ئێوە لەو خراپترن واتە ئێوە براکەی ئەوتان دزی خودایش زاناترە بەوەی کە باسی ئەکەن واتە خودا ئەزانێ براکەی دزی نەکردووە. جا کە بەنیامین گیرا، براکانی پاڕانەوە لە عەزیز و وتیان، ئەی عەزیز! ئەم کوڕە باوکێکی پیری بەساڵاچووی گەورەی هەیە، تکاکەین لەباتی ئەو یەکێک لە ئێمە گل بدەرەوە و ئەو بەرەڵا بکە، بەڕاستی ئێمە تۆ بە خاوەن چاکە ئەزانین. قال معاذ اللە ان کە لە یوسف نائومێد بوون و بۆیان دەرکەوت پاڕانەوە سوودی نییە، کەناریان گرت و لەناو خۆیانا دەستیان کرد بە ڕاوێژ کردن. برا گەورەکەیان وتی، ئایا نازانن ئێوە پەیمانتان بە باوکتان داوە و سوێندتان بە خودا خواردووە دەربارەی بەنیامین هیچ درێغی ناکەین؟ ئەی نازانن لەمەو پێش چ خراپەیەکتان دەربارەی یوسف کرد؟ قەسەم بە خودا لەم شوێنە ناجوڵێم تا باوکم ئیزنم ئەدا یاخودا کارێک ئەکا بەنیامین ڕزگار ببێت. جا پشتی لێ هەڵکردن و لەبەر برینداری دڵی خۆی وتی، ئای داخی گرانم بۆ یوسفی کوڕم، ئەوەندە خەفەتی خوارد و گریا، چاوەکانی سپی بوونەوە و دڵی پڕ بوو لە ڕق لە کوڕەکانی، بەڵام پیشیە خواردەوە و دەری نەئەبڕی. قالوا تالله تفتأ جا کە جارێکی تر ڕۆشتنەوە بۆ میسڕ و چوونە لای یوسف، وتیان، ئەی پیاوی بەشکۆ، ئێمە و خێزانمان برسین و کەلوپەلێکی کەم نرخمان هێناوە، ئەمر بفەرموو بارمان بۆ تەواو بکەن و بە بەردانی بنیامینیش پیاوەتیمان لەگەڵ بکە، بەڕاستی خودا پاداشتی چاکەکاران ئەداتەوە. کە کاروانی کەنعان لە میسرەوە بەرەو ماڵ دەرچوو، یەعقوب وتی، بەڕاستی ئەگەر بە کەم عەقڵم نازانن من بۆنی یوسفەکەم. قالوا تاللە انک لفی ضلالک القدیم. وتیان بە خودا قەسەم تۆ ئەوەندە یوسفت خۆشەوێ بیری لێکەیتەوە هەر لەسەر بارە کۆنەکەی خۆت ماوی و لە ڕێگای ڕاست لات داوە. ئیتر کە مەسەلە ڕوون بوویەوە، کوڕەکانی یەعقووب هاتنە لای بۆ عوزرخواهی و وتیان، بابە! لە خودا داوا بکە لە گوناهمان خۆش ببێ، بەڕاستی ئێمە گوناهبارین و خەتامان کرد. قال سوف استغفر لکم ربی انه هو الغفور الرحیم وتی، کە یەعقوب و خێزانی خۆی و کوڕەکانی چوونە میسر و ڕۆشتنە لای یوسف لە بارەگا، یوسف باوک و دایکی بردە لای خۆی و پێی وتن، وەرنە میسر ان شاء اللە بە ئەمینی لە قات و قڕی و نەبوونی. ورفع أبويه علی العرش وخروا له سجدا. یوسف باوک و دایکی لەسەر عەڕشەکەی خۆی دانا و ئەوانیش بە پێی داب و نەریتی ئەوێ هەموو کڕنووشی حورمەتیان بۆ یوسف برد. لەو کاتەدا یوسف وتی بابە ئەمە تەئویلی خەوەکەمە کە زوو دیم و خودا بەڕاستی گێڕا و هێنایە دی، هەروەها خودا چاکەی لەگەڵ کردم کە لە بەندینخانە دەری هێنام و ئێوەی لە دەشتەوە هێنا بۆ لام پاش ئەوەی کە شەیتان نێوانی من و براکانمی تێک دا. بەڕاستی تۆ موڵک و دەسەڵاتت پێ بەخشیم و فێری مەعنای کتێب و لێکدانەوەی خەوبینینت کردم، ئەی دروستکەری ئاسمانەکان و زەوی، تۆ گەورە و سەرپەرشتیکەری منی لە دونیا و لە قیامەتدا، بە موسوڵمانی گیانم بکێشە و لە زومرەی چاکانم حسێب بکە. ذلک من انباء الغیب نوحیه الیک. ئایا ئەو کافرانە ئەمینن لەوەی سزایەکیان لەلایەن خوداوە بۆ بێت داگیریان بکات یا ئەمینن لەوەی کە لەپڕ دونیا تەواو ببێ و قیامەت لەپڕ ڕوویان تێ بکات و ئەوان ئاگایان لە هاتنەکەی نەبێ؟ قل هذه سبيلي أدعو إلى الله ئەوە بۆ ناچن بگەڕێن بە زەویدا تا بزانن ئەنجامی خەڵکەکانی پێش ئەوان چۆن بوو کە ئەوانەی باوەڕیان بە خودا و بە پێغەمبەران نەبوو بە دڵ و گیان باوەشیان کردبوو بە دونیادا تا عیبرەت بگرن و تەمێ خوار ببن؟ بێگومان ماڵی ڕۆژی دوایی زۆر چاکترە بۆ ئەوانەی خۆیان لە هاوبەش بۆ خودا دانان و گوناهی تر ئەپارێزن. ئایا ئەمانە تێنافکرن؟ لەو ڕووەوە کە تێئەگەن لە جیهاندا حەسوودی هەیە و مەکر و فێڵ ماوەی کورتە و خۆگرتن لەبەر قەزا ئەنجامی خێرە و حقووق ڕاگرتن و شەرم لە خودا کردن بناغەی پیرۆزییە و حەق و ڕاستی هەر جێگەی خۆی ئەگرێ و خودا هەموو کارێکی پێ ئەکرێ. ئەم قورئانە قسەی دەست هەڵبەست نیە بەڵکو شتێکی حەق و کتێبێکی ڕاستە و باوەڕی بەو کتێبانە هەیە کە پێش ئەو لای خوداوە نێرراون بۆ پێغەمبەران و تەفسیلی هەموو شتێکی پێویستی تێدایە و ڕێنیشاندەر و ڕەحمەتە بۆ کۆمەڵی خاوەن ئیمان. سومرەی کوڕی جوندوب ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە، هەموو خاوەن خوانێک حەز دەکات کەسانێک لە چواردەوری خوانەکەی کۆببنەوە، خوانی خودا قورئانی پیرۆزە، پشتی تێمەکەن. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.